ئەڵقەیەکی نوێی بەرنامەی نۆژینتان پێشکەش دەکەم بە هاوکاری کاک تەرەق لەگەڵتانە بن مێوەش هاوڕێمان بن. مرۆڤ لە کاتێکەوە بۆ کاتێکی تر پێویستی بە گۆڕانکاری هەیە ئەو گۆڕانە شادی و جوانی بە ژیان و تەندروستی و چالاکیش بە مرۆڤ دەبەخشێ بە پێچەوانی ڕوتینی ڕۆژانە کە کار دەکات لەسەر تێکشکان و تەمەڵی لە ژیاندا بە بوونی مانا لە ژیانی مرۆڤدا هەست بە بوونی خۆی دەکا، نەبوونی ماناش دەبێتە هۆی لەناوچوون و ونبوون تیایدا. بۆ گەڕان بە دوای مانادا یەکێک لە زاناکان ئەڵێ، مانا وەک نقومبوونە لە قوڵایی زەریاکاندا و هەڵگەڕانە بە بەرزایی چیاکاندا. ویلیەم جەیمس دەڵێ، ئەگەر بوونی مانا نەبێ خەونەکان لەناو دەچن، خۆ ئەگەر بوونی خەونەکان نەبن مرۆڤ تیا ئەچێ، هەر دەبێ مانا لە ژیاندا هەبێ و گرنگی بەو مانایە بدەی و ئامانجێک بۆ ئەو مانایە دابنێی. زۆربەی خەڵکی لە ژیاندا چەندین خەونیان هەیە بەڵام ناتوانن بەدییان بهێنن. دەمرن و خەونەکانیشیان لەگەڵیاندا دەمرێ و ئامانجەکانیشیان دەمرێ. بەدینەهێنانی خەون بریتییە لە نەخستنەبواری کارپێکردنەوە، ئەوەیە جیاوازی نێوان خەون و خەیاڵ و خەونی واقیعی، ئاگاداری دزەکانی خەونەکانی خۆت بە، ڕەنگە هاوڕێکانت یان نزیکەکانت بن کە دوات دەخەن. خوای گەورە دەیەوێ لە ژیانی دونیاتدا جێ پەنجەی تۆی تێدا بێ و جێپەنجەی خۆت بەجێبهێڵی، ڕەنگە لە دوا هەناسەکانتدا شتێک بە تەواوی ژیانت بگۆڕێ. گرنگە لە خەونەکەتدا بژیت تاوەکو بیگۆڕی بۆ واقیع، وەک هەر مرۆڤێک کە خەونەکەی گۆڕیوە بۆ واقیع و دەستەبەری کردووە. تەماشای دەوروبەری خۆت بکە و بیربکەرەوە، ئەو مۆبایلەی کە ئێستا بەدەستتەوەیە ڕۆژێک لە ڕۆژان خەونێک بووە، قەڵەم خەونێک بووە، ڕۆژێک لە ڕۆژان ئۆتۆمبێل خەونێک بووە. هێنری فۆرد بۆی کار بکە هەشت جار مایەپووچ بووە لە ژیانیدا، لە ئەوروپا دەڵێن هەر کەس مایەپووچ بێ بۆ ماوەی پێنج ساڵ مامەڵە لەگەڵ کردنی هەڵدەوەشێنرێتەوە، لەگەڵ ئەوەشدا ئەوەی ویستی هەر بەدەستی هێنا. جارێک ئەو وتی لە داهاتوودا بە ملیۆنێری دەژیم، کاتێک کە بووە ملیاردێر وتی بە ملیاردێری دەژیم و دەمرم. چەند شتێک هەیە دەبێتە هۆکار و بکوژی خەونەکانی مرۆڤ، لەوانە لۆمەی خەڵک مەکە و خوو مەگرە بە ڕەخنە گرتن لەوانی تر، چونکە ئەو ڕەخنەیە وای لێ دەکا هەست بکا لە تۆ کەمترە و بەوەش هەستێکی سەلبی بۆ دروست دەبێ لە نێوان خۆت و ئەوانی تردا بەراورد مەکە و متمانەت بە خۆت هەبێ زۆر سکاڵا مەکە چونکە سکاڵاکردن لە هۆکارە سەرەکیەکانی لەدەستدانی سەرکەوتنە کار دوا مەخە و هەر کات بڕیارت دا پشت بە خوا ببەستە. دکتۆر ئیبراهیم فەقێ، نووسەر و وانەبێژی جیهانی دەڵێ، من خۆم چەند خەونێکم هەبوو بۆ دەستەبەرکردن و وەدیهێنانیان کارم دەکرد. تەمەنم شەش ساڵان بوو، دەمویست لە تۆپی سەر مێزدا ببمە پاڵەوانی جیهانی. دەگەڕام و دەمخوێندەوە و پەرەم بە ئامانجەکەم ئەدا. هەڵەکانم ئاشکرا کرد و دەمنووسین. بۆ هەندێ یانەی وەرزشی ئەچووم و ڕەتیان کردمەوە. دواجار یانەیەک قبوڵی کردم، سەرەتا تەنها لە مەشقەکاندا یاریم ئەکرد و دواتر بەشداری دوو پاڵەوانێتیم کرد و نازناوی پاڵەوانی ئەسکەندەریە و پاشانیش پاڵەوانی کۆماریم وەرگرت و لە کۆتایشدا بوومە پاڵەوانی جیهان. خەونی دووەمم ئەوە بوو ببمە بەڕێوبەری گشتی گەورەترین میوانخانەکانی جیهان. فێری زمانی ئینگلیزی و فەڕەنسی بووم. چوومە پەیمانگای میوانخانەکان لەو کاتەدا چوونە ئەو پەیمانگایە نەنگی بوو پێیان دەوتم چی دەکەی دەتەوێ ببیتە چی دەبیتە گارسۆن یان خزمەتکار من ئەو یاسا بڕاوەیەم شکاند و ئێستا بۆ خۆم بوومەتە زانکۆیەک ئەو دەڵێ گەشتم کرد سەرەتا قاپ و قاچاخم دەشت بەڵام لە قاپشۆریدا دیار و لێزان بووم هەر لە هەمان ئەو کاتانەدا پاسەوانیش بووم لە زانکۆش دەمخوێند سێ ساڵ بەم شێوەیە بەردەوام بووم دوای شەش ساڵ ئامانجەکەمم بەدەست هێنا و بوومە یەکەمین بەڕێوەبەری گشتی عەرەبی بۆ میوانخانەکان و تیایدا دوو هەزار کارمەندم هەبوو. هەر سەبارەت بە خەونەکانی مرۆڤ یاسایەک هەیە پێ وترێ یاسای نیەتی پوکاوە ئەم یاسایە وات لێ دەکا ڕات بگۆڕێ و ئامانجەکەشت لێ دوور بێ خۆت دەبینیتەوە کە هیچت نەکردووە و ئامانجەکەتت بەدەست نەهێناوە، ئەمە فایلێک لە مێشکی تۆدا ئەکاتەوە بە ناوی چالاکیە تاوا نەکراوەکان، بەوە هەراسان دەبی و هەرکات بیر لە ئامانجەکەت دەکەیتەوە لە سەرەتاوە فایلەکەت بۆ ئەکرێتەوە. وریابە لەوەی ئامانج و خەونەکانت لای هیچ کەسێک باس بکەی، وابکە کردەکانت بدوێن، با خەڵک وتەکانت نەبیستن بەڵکو کردەکانت ببینن، با ئامانج و خەونەکانت لە ناخ و دەروونی خۆتدا بن، لەبەرئەوەی هەندێک خەڵک هەن ورە ئەڕوخێنن و مەبەست ون دەکەن، ئەوەش پێی دەوترێ کاریگەریە دەرەکیەکان، لەڕاستیدا کاریگەریە ناوەکیەکان وەک وێنەی خودی زۆر بەهێزترن لە کاریگەریە دەرەکیەکان. ڕێگا مەدە کاریگەریە دەرەکیەکان و یان ناوەکیەکانی خۆت شوێنی خۆیان لەسەر دابنێن، ئەم گەشەکردنەی ئێستا لە بواری مۆبایلەکاندا هەیە ئەگەر بیست ساڵ پێشتر هەبوایە خەڵک گومانی دەبرد کە جنۆکەت لەگەڵدایە بەڵام هەنووکە بۆتە مەسەلەیەکی تا ئەو پەڕ سادە و ئاسایی کە لە هەموو جێگایەکدا هەن خۆی ئەمە گەشەکردنی زانستی و ئەندازیاری و تەکنۆلۆژیە کە لە ڕابوردوودا خەونگەلێک بوون و ئێستا بوونە بوونەتە حەقیقەت و ڕاستی. بۆ بەدیهێنانی خەونەکان چەند مەرجێک هەیە لەوانە دەبێ بزانی کە چیت دەوێ، بڕیار بدەی کەی جێبەجێی دەکەی، ئارەزوویەکی بەرزت هەبێ بۆ کردنی ئەو کارە، پلانی باش دابنێی بۆ کارەکەت، لە ژیاندا کەسێکی نەرمونیان بی، خەونەکانت بزانە و کاتی خۆت بە بەراوردکردن و لۆمەکردن و ڕەخنەگرتن بە هەدەر مەدە، ژیان زۆر کورتە. جارێک تر سڵاوتان لەبێ بەڕێزان. ئەگەر باوەڕ ناکەن کە جیهانی خۆتان چ لە ڕێگەی سەرکەوتنەکان و چ بە هۆی شکستەکانی خۆتانەوە دروست دەکەن بە ناچاری دەسەمەوەی پێشات و ڕووداوەکان دەبن واتە لە ڕەوشی بکەرەوە دەکەونە ڕەوشی کارلێکراو. ئانتۆنی ڕابینز دەڵێ، ئەگەر من وەها باوەڕێکم دەبوو، بارگەم تێکدەنا و بەدوای کەلتوورێکی تر و دنیایەکی تر و یان هەسارەیەکی تردا دەگەڕام. ئەگەر من ئەنجامی هێزە هەڵکەوتەکانی دەرەوە بم، چ پێویست دەکات کە لێرە بم؟ ئەوەی کە ئێمە ناوی دەنێین ژیان هەرگیز ژیان نییە، بەڵکو هەڵێنجانی بەرەبەرەی مەرگە، لە دایکبوون شتێکە و ژیان شتێکی ترە، بۆ بەدەستهێنان و گەیشتن بە ژیانێکی واتادار دەبێ باش بیانناسین، جیاوازییەکی زۆر هەیە لە نێوان ژیانکردن و سووتاندن و بەفیڕۆدانی ژیاندا. کەسانێک کە لە سەرەمەرگدا هاواریان لێ بەرز دەبێتەوە ئەوانەن کە هەرگیز نەژیاون، ئەوان سەیرچی ژیان بوون نەک بەشداربووانی چالاکی ژیان، ئەوان خۆیان لە مەترسی شاردووەتەوە، ئەوان لە کەنارێکدا، هەمیشە وەستاون. ژیان بە مەرگ کۆتایی نایە، ژیان دەقە بە دەقە، ڕۆژ بە ڕۆژ، بە هەزاران شێوەی بێ ئاگایی و سەرەڕۆیی لەناو دەچێ. لە کاتی لە دایک بوونی کۆرپەکەیدا ئێش و ژانی زۆر ئەچێژێ، خودی خۆشمان لە ساتی لە دایک بوونەوە و گەشەی ڕۆحیدا دەبێ بەرگەی ئازارێکی زۆر بگرین. هەندێ جار سەیری شتانێک بکەن کە بە دەستی مرۆڤ دروست نەکراون وەک چیا و ئەستێرە و ئاسمان و بەم شێوەیە ئاگایی و ئاوەز و ئارامی و دان بەخۆدا گرتن ڕووتان تێکا و لە هەمووی گرنگترەوەیە تێگەی لە دنیادا تەنها نیت. ئەگەر هەمووان لە خۆیان خۆشنوود بوونایە ئێستا پاڵەوانێک بوونی نەدەبوو. ئەوەت لەبیر بێ سەرکەوتنی مرۆڤ پەیوەست نییە بە هیچ تەمەنێکەوە یان ساتێکی تایبەت لە ژیانی ئەودا. ئێمە لە دنیادا شەپۆل نین، بەشێکین لە زەریایەک. ئاسنگەلێک کە سەرکەوتووەکان بازیان داوە بەسەریدا. وەک بەڵام و ئەگەر و ڕەنگە. ئەگەر بڕیاری خۆتان داوە کە دەتوانی کارێک ئەنجام بدەی دڵنیابە کە بە هەمان شێوە ئەبێ. ئەوەت لە بیر نەچێ تا ئەو کاتەی هەوڵی خۆتان نەداوە بۆ ئەنجامدانی کارێک نە ئێوە و نە ئەم دنیایە هیچ کام نازانن کە تۆ دەتوانی ئەم کارە ئەنجام بدەی یان نا. هەر کەسێک لە دەرونی خۆیدا هەواڵی خۆشی هەیە ئێوە نازانن چەند گەورن چەند دەتوانن خۆشەویستی بکەن چەند دەتوانن کار بکەن ئامادەی دەرونی ئێوە چەند گەورەیە بارانی ئومێد زەویەکی بە پیتە بۆ پەڕجوو. هەمیشە باڵابوون بکە بە نەریت. ڕووداوە مەزنەکان لە چاوڕوانی کەسانێکدان کە قەیرانەکانیان تێپەڕاندووە، هەوڵدان وەختێک سوودی هەیە کە دەستی لێ هەڵنەگری. هەمیشە لە درەختێکی تێکشکاو دار ئامادە بکە. ئەگەر دان بە خۆدا بگری تەنها شتێک کە ڕۆدامەیەکە ئێوە پیرتر دەبن. سەرکەوتووەکان کەسانێکن کە چێژ وەردەگرن لە ئەنجامدانی کارێک کە دەیکەن. دڵنیایی لە هەواوە نایە، بەڵکو بەرەنجامی چەندین کاتژمێر و چەندین ڕۆژ و چەندین ساڵ هەوڵ و کاری سەرەمڕ و گیانفیداییە هەمیشە ئەوەت لەبیر بێ گەمەی ژیان بەرنمەیەکی ڕاستەوخۆیە. خەونەکانی ژیانمان وەک ئەوەن فیلمی ژیانمان بن دنیا بریتە لە فیلمێک کە سەرتا و ناوەڕۆک و کۆتایی هەیە سەرەتا ئەم فیلمە خەونەکانن پاشان تەحەدیەکانی ژیان و دواجار بەدەستهێنانی ئەو خەونە تۆ یوسفی خەونەکانتی جگە لە تۆ کەس شرۆڤە و دەستەبەری نابکا با دەست پێ بکەین لا دەست پێ کردن دوا مەکەوە ئەوی پێش نەکەوێ پێشی دەکەون. ئەڵێن مناڵێک هەبوو لە تەمەنی چوار ساڵیدا خەونی ئەم مناڵەوە بوو ببێتە کەسێک لە پیاوانی ئاگرکوژێنەوە دایکی ئەم خەونەی دەزانی ئەم مناڵە نەخۆشی شێرپەنجەی مێشکی هەبوو پزیشکەکان کۆک بوون لەسەرەوەی کە زیاتر لە شەش مانگی تر ئەو مناڵە ناژی دایکی ویستی لە پێناو بەدیهێنانی خەونی کوڕەکەی هەر شتێک بتوانێ بۆی بکا چوو بۆ لای بەرپرسی ئاگرکوژێنەوەی ئەو ناوچەی کە تێیدا ژیان دوای ئەوەی چیرۆکی مناڵەکەی بۆ باس کردن داوای لێکردن هاوکاری بکەن پیاوەکە هاوسۆزی بوو، پیاوانی ئاگرکوژێنەوەی لەگەڵ خۆی برد و چوون بۆ نەخۆشخانە و بۆ لای مناڵەکە. مناڵەکە سەرسام بوو، پیاوەکە پێی وت ئێمە پێوانەی لەشت دەبین بۆ ئەوەی پۆشاکێکی وەک ئەوی خۆمانت بۆ ئامادە بکەین. ڕۆژی دواتر پۆشاکەکەیان بۆ هێنا و لەگەڵ خۆیان بردیان بۆ کوژانەوەی ئاگرێک کە لە جێگایەکدا کەوتبووەوە. مناڵەکە دەمی سۆندەکەی گرتبوو لەگەڵیاندا ئاگرەکەی ئەکوژاندەوە، کە لە کوژانەوەی ئاگرەکە تاوبوون جارێکی تر گەڕاندیانەوە بۆ نەخۆشخانە. مناڵەکە لەو پەڕی کامەرانی دابوو، بە بیریدا نایهات ڕۆژێک لە ڕۆژان بۆ جارێکیش بووە خەونەکەی بەدی بێنێ. ڕۆژی دواتر کە دایکی هات بۆ سەردانی، بینی ڕۆحی گەڕاوەتەوە بۆ لای پەروەردگاری و تەنها جەستەی خنجیلەی لە سەر جێگاکەی ماوەتەوە، لە تەنیشتیەوە کاغەزێک هەبوو تیایدا نووسرابوو، بۆ دایکی خۆشەویستم. نازانم چۆن سوپاست بکەم، چونکە باوەڕت پێم بوو یارمەتیت دام بۆ ئەوەی خەونەکەم بەدی بهێنم، دەمەوێ بە هەموو خەڵکی بڵێی خەونەکان بەدی دێن. لە خۆت بڕوانە و بزانە دەتەوێ لە دنیادا چی بەدەست بێنی، پەسەندترین خەون بۆت بتەوێ بەدی بهێنی کامەیە؟ هەمیشە خەون و بەرزخوازییەکانت بنووسە و یەک لە دوای یەک بە پێی ریزبەندیان دەست بە دەستەبەر کردنیان بکە. بیسەرانی بەڕێز و خۆشەویست ئەڵقەی ئەمڕۆش لە بەرنامەی نۆژین بە پایان گەیشت سوپاس بۆ هاوڕێتیتان سوپاس بۆ کاک تاریق لە ئاژۆری کۆنترۆڵ تا بەرنامەیەکی نوێ خواتان لەگەڵ.